لەگەڵ تۆم لە هیچ شتێک ناترسم منیش بەڵام نازانم چی بکەین با بڕۆینە ناوە یشکەوتەکە ناتوانین بچین ئەمەشکەوتە ترسناکە ڕزگارمان نابێ ورن بێمە ژوورەوە وەک مریشک بتۆپێنم یان وەک پیاو خۆ دەیتە دەرەوە تی وەرە دەرەوە چۆ بێرڤان جانەکەم خۆشم نەبێت منیش باکم بە مردن نییە بەڵام نامێ بەدەستی خۆ درێت بمرم نایەوێ خۆی بەدەستەوە بدا و سەگا فرار ئەوە لێرەم ئەوە هاتم با دەرچین ناکرێ بە ترسنۆکی بمرین. دیارە ڕێگامان خارەیە تا دەی با دەرچین ئەگەر پیاوی دووەرە بم کوژە ئەگینا دەرچە با مێشکت بپرشێنم فەرار مێرڤان لەو دنیا شەری منیت. لەو دنیاش پیاویم نیت دەی بڕوان دەچینە ژوورەوە ئێرە کەسی لێنە کاقۆدرێت شوێر نیم دەی بڕۆین من بە باشی نازانم کەس لێرە ڕزگاری نابێ بۆ لە چی دەترسن من بلم باش نییە ڕزگارمان نابێ بچینە ژوورەوە ناتوانین بینەوە تەلاشێ و سەگە نەبینم ناحەسێمەوە وەن دەبین ئەو شوێنە تەلەسماویە بەخوا دەرچوونی نییە توچیت ناوم گابریێل من قاشم چیەکە لێرە ئەوە ڕاستیەوە چیەکەن لێرە ورن دەی بڕۆین چی دەترسن دەی بڕۆن دەچینە ژوورەوە فەرمون دەرگای ئەشکەوتەکەیان داخست ئەوەندە قین، نەفرەت، بۆ ئینسان هیچ جوان نییە. ئەگەر بەیەکجاری بریاری ڕۆیشتنتان داوە با بە ئۆتۆمبێل بتانگەیەنن. نا پێویست ناکات خۆمان دەڕۆین ئیتر دەگەڕێینەوە ماڵی خۆمان بۆچی؟ حافز خان. خراپەمان هەبوو بەرامبەرتان؟ ناخانم شتی وا نییە باشترە بگەڕێینەوە ماڵی خۆمان خانووەکەمان ماوەیەکی درێژە بێ خاوەنە. خواحافیزیشمان لە بێریڤان کردووە. یەکێک دەنێرین ئاگاداری خانووەکە بێ پێویست ناکا بڕۆن. نا ئێمە دەڕۆین حەفسخان ناتوانین لێرە بمێنین نامەوێت ببینم بێریڤان هەوێی بەسەردا بێت نامەوێت بیبینم. ئەمە داب و نەریتی ئێمەیە موسا بێریڤان بوکی سەرەکی ئێمەیە بەڵام. بێریڤان کچی سەرەکی ئێمەشە حافز خان. خواحافیز. ئاگاداری سەرێ بە بۆ کارێکی گرنگ بانگم کردوون فەرم و خانم جۆ بگرن گوند بە گوند ناوچە بە ناوچە دەگەڕێن و کچێکم بۆ ئەدۆزنەوە بۆ فەرهاد ئاغا تێگەیشتن؟ تێگەیشتم. وەک ئەسپ تەنها سەرت با مەدە. ئەمە تاقیکردنەوەی ئێوەیە، کچێکی باشم بۆ بدۆزنەوە. پارە هیچ گرینگ نییە. هەرچییان ویست بەڵێنیان پێ بدەن. هەموو شتێکمان پێ دەکرێت، خۆت دەزانیت. لە هەموو گرینگتر خانەدان بێت. جوان بێت، جوان نەبێت، ئەوە کاری تۆیە. بەڵام گێل مەبە بەکر. لەبیرت نەچێت خانەدان بێت نەک پارەدار. شیری دایک زۆر گرینگە، باش لێی بکۆڵنەوە. بە خوێن و ڕۆح خانەدان بێت ئەگینا کەڵکی نییە ئەمە لە من باشتر دەزانیت پارە لەگە خۆتان ببن ئۆتۆمبیلیش ببن هەر ئێستا بڕۆن بەدەست بە تاڵی مێنەوە ئەم هەواڵانە و ئەم قسانە هەموو بە نهێنی بهێڵنەوە هەڵێلا هەڵێلا مەوەستن چی ئەم حەوەر چی ڕێدا سەخەڵی گەستانیان داوە فەراداغاو ئەی خۆ هاوەرەوەشمان بەسەر خانوێنن چنارەوەگان لەوێن خێرا هەمووتان ئامادە بن چەکەکانتان ئامادە کەن هەموومان ئەڕۆین. بوەستە تۆ مەڕۆ کارم بە تۆ سپاردووە تۆ بڕۆ سەر کاری خۆت. بەڵام خانم. هەلێکی باشە بۆ ڕۆیشتن چیتان پێ ئاڵم ئەوە بکەن خێرا کەن دەی. دوایی پیاوەکان هەموو بڵاو بوونەوە. سەگی کوڕی سەگ وەک باران گولەی بەسەر دەباراندین یەک بە یەک شەڕمانە کرد تا ناو ئەشکەوتەکە هەڵم ماڵی بۆ خۆ ڕزگارکردن خۆی خستە ناو ئەشکەوت ئەی ژنەکە ژنەکە چی لات ئەو وابزانم لە پشتی ڕایە کرد بە یەکەوە چوونە ناو ئەشکەوتەکە بەڵام دوو سێ پیاویشم تۆپان یانی ڕایان کردووەتە ناو ئەشکەوتەکە دوای ئەمەش نەتان دۆزیەوە ئاوا بوو خاڵە چ ئەشکەوتێک بوو ئەمە؟ کەسیک باش. ها؟ کەسی باش؟ ئەها چیەتی؟ ها دواتر چی ڕوویدا؟ پیاوەکان نیان دەویست بچنە ژوورەوە ئێمەش دەرگاکەمان تەقاندەوە دامان خست لە ژوورەوەمانەوە. کەسیک باشە ها کەس دەوێ ڕزگاری نابێ کارێکی زۆر باشت کردووە قودرە دافەرین بۆ تۆ. بەڵام دیسان لاشەی نەبینم ناحەسەیمەوە خاڵە. گوێ مەدەرێ لەمە دوا بەکاری تر سەرقاڵ دەبین هڕ هڕ هڕ گوڵیار خان دەتوانین تۆزێ قسە بکەین؟ بێگومان فەرموو. دەتوانی بەڕاستی پێم بڵێیت هۆی مانەوەت لێرە چییە؟ وەک دەزانی من مامۆستای فیلیزم لێرە. جنێکی گەنج و جوانی وەک تۆ لە ئەستەمبۆڵەوە هاتۆتە ماردین تا مامۆستای تایبەت بکات وانە؟ چێچی ئەمە کار هەر کارە وا دیارەوە دەزانی منیش وەک فیلی سادەم مەبەستە چییە لەمە؟ مەبەستم ئەوەیە کەمایەتە کەمایەتە؟ ئاگا لە قسەکانت بە دەڵی چی؟ بەڵێ کەمایەتە هەردووکمان دەزانی بۆ قدرت لێرەی بەڵام کەمایەتەکە ئەمە نییە کەمایەتەکەوەی منداڵێکی سەقەت بۆ ئامانجەکەت بەکاردێنی. دایە ئەوە چی دانە؟ هیچ نییە جانەکەم ناوێ منداڵەکەم تووشی نەخۆشی دەرونیش بێت. یان دەڵێم لەوانەیە تۆ لە شتێک ڕابکەیت ها؟ هەموو کەسێک شتێکی هەیە لێ ڕابکات ئامۆژگارێکم بۆت هەیە مامۆستا خان ئەگەر پێویستت بە کەسێکەیە لە شوێنی چتر بگەڕێ نعمەتی خوا بۆ هەموو کەسێکە هەموو کەسێکیش هەر لە کۆتاییدا برسی دەبێ نەشی گیانتان بێ سپاس ڕەشید ئەگەر یارمەتیم بدەی هەموو ژیانم قەرزارت دەبم باوەڕ بکە ڕۆژێک ئەو قەرزەشت دەدەمەوە ئەمە بۆ فیلیزیش باشە. ڕاستە؟ تەواو؟ زۆر باشە ڕێگایەک دەدۆزمەوە و دێمە لات. من لە هۆتێلم گەر لێرە نەبووم پەیوەندیم پێوە بکەوە تای خۆت بێتاقەت مەکە چارەسەری دەکەین براژن. تەواو. هەر ئەمەم کەم بوو ئەرێ هیچ کاتێک سەرمان ڕەحەت نابێ ئێمە بەگرەغا ئێمە هەرگیز کچمان بەسەر بە هەوێ نادەین بەڵام بەڵام مادام بۆ فەراد ئاغایە ئەوە شتێکی ترە نازۆتانیش بە گوێرەی ئاغایە جوانە کابانە وانیە خانم کفتە بکات بە ئەوڕکە پەنجەی لەگەڵ خۆیت. دەنگی زۆر خۆشە یەک گۆرانی بڵێ هەرچی موی گیان هەیە ئاوەقی دەبێتەوە وا ناڵێم لەبەرەوەی کچی خۆمە بۆچی هەموو ماردی بکەن کچی وا دۆزنەوە باغەم بڵێن دەربارەی پارەکەش بەقەدەر کێشی خۆی زێڕی بۆ بکای. پارە گرینگ نیە جارێ با کچەکەی ببینین ئەگەر دەکرێ. ناتوانی بیبینیت. بۆ؟ کوێرم من؟ نا جارێ هیچ پیاوێ تا ئێستا کچی منی نەبینیوە کەواتە با خێزانەکەم بیبینێ ناکرێ نەیبینی با بیبینێ دەی هەڵسا چی بوو؟ بۆچی هیچ ناڵێیت؟ کچەکە چۆن بوو؟ ئەگەر بە کێشی خۆی زێڕی بۆ بکەن عەشیرەتە من ئیفلاس ئەکەم. چۆن یانی؟ واز بێنە بڕۆ بڕۆ. ئێستا ماڵۆ لە مەراقا ئەمرینەڵە نەبێت چی بوو بێ نابێ کەس بزانێ لێرین وێرە و قەشە هیچ نەکات قەشەکە بەڕێ من و کابرای هەرگیز کاری خراپ ناکە ڕاست میرڤان ئەزانین بیر لە چیەکەمەوە لە ڕاستی ئەمە هەلێکی باشە تا خۆمان ونکەین مانای چۆن یانە ڕاکەین ها؟ بیری لێ بکەرەوە هەوێ و مەوێ و چنار ئۆغڵۆکان هیچ کەشێک ترمان نامێنێت. لاشەکان هەڵگرن لێرە بە بێدەنگی لە لایەکی زەوەکانمان بیان نێژن نازانم پشت پێ بەستمیانە دەی خێراکەن ئیتر ڕەشید ئەوە شتەکانی زیگۆمە زەوێکمە هەرچی بێ ئیتر ئەمانە شتی زۆر باشن ها ناوێ بکەوێتە دەست خەڵکانی نەزان ئەمە ڕاستە بەڵام ئیمەیز دەبێ بگۆڕێ چی مەیز قوربان بە هەر حاڵ دەبێت پول گۆڕچێ پێ بکەین تێدەگەیت تەنها بەم شێوەیە پارەمان دەست دەکەوێت ئەی ئێمە چی دەکەین ئەو شەگران بەهیانە وەک خێر بەو کابرا سووریە دەفرۆشین وەڵا تۆ کابراە دۆزیەوە ڕەشیدی برا من چی بکەم کاوم بەرێ دەزانم دەزانم دەبوایە تۆزێک پارە کۆبکەینەوە بەڵام ئێستا دەتوانین بە کڕیاری چاک بیفرۆشین ئێ چاوەڕێکە تۆزێک وارە کاک ڕەشید مێوانت هەیە سڵاو راژم فلیس لە حەسارەکە دەڕفێنم. یارمەتیم بدە. بڕی ئاردان سەختە کاک بەکر. زۆر دەمێ کاتان ناسین. هەرچەن ئەم کارەم بەدڵ نیە بەڵام ئەو کچەتانە دەمێ. هەموو پەنجەیەک لە یەک ناچێت. ئاغای ئێمە جیاوازە. میهرەبانە. پیاوێکی چاکە. کاک قودرەت میهرەبانە. تۆ قودرەت ئاغات لە کوێ هێنا؟ ئەی باشە تۆ بۆ قدرە باغا ناتوی ئەی هەوا ئیراز با بڕۆین جات خۆ وەرە لەگەڵمانە هەواڵێکمان پێگەیشتووە کە لە خانۆکەی کوێستان شەڕ بووە شتی وانە ئەوە ئێمە نزیکەی ساڵێک کتێبێ نەچینەتەوێ ئەوانەی لاتان کار دەکەن هەموو لێرەن ئەی کاک فەرهاد؟ فەرهاد ئاغا و خێزانەکەی چونەتە ئەستەنبول لەگەڵ سێ پاسەوان. پیاوەکانتان لە کوێن؟ لە ئورفان. بۆچی چوون؟ چۆن ئەسپ بکڕن؟ مێردەکە لە کوێیە؟ چووەتە سووریا. بۆچی؟ فەرهاد ئاغا ناردوویەتی نازانم. وا دیارە ئەڕۆیت. خۆشحاڵ ئەبم. خوا بیکات تا ناوەندی جەهەننەم نەوەستی. دایە جیان جانەکەم چی دەکەیت؟ هیچ تۆزێک بێزارم کەواتەوەرە با تۆزێک پیاسە بکەین لە دەرەوەی حەسارەکە باکم قسە ناکات قسەم لەگەڵ باوکت کردووە کەواتە باشە. نوڕحەیات بۆ چێ دەچن؟ لە دەوری حەسارەکە تۆزێک پیاسە دەکەین. باش نییە لێرە دەرچن. سەیرێکی ئەو گوڵە حازیلانە دەکەم نەوەک وشک بووبێ. گوڵە حازیلەی چ؟ خۆ ئێرە باغ نییە. چ کارێکتان هەیە لە دواوە؟ باوکم ڕێگای پێداین. گورژە، بەخێربێی گورژە، فەرموو. تەنیا کڕیارم. کڕیار؟ کەواتە بە هەڵە هاتوویە. دەمەوێت خەنجەرێکم بۆ دروست بکەی، پارە گرنگ نییە. بە گوێرەی پشتی کێ دروستی بکەم؟ واز لە قسەی پووچ بێ نەشیار. خەنجەرێکی وام بۆ دروست بکە کە هاوتا و هاوشێوەی نەبێت. ئەی خەنجەرەکەی خۆتان؟ پرسیار مەکە، تۆ دروستی کە و تەواو. وەکو خەنجەری بنەماڵەی چنارتان بۆ بکەم. بەڵێ دەقا و دەق بێ لە ڕاستیەکەش ڕاستتر بێ. من تەنها ئاسنگەرم قین نەفرەت و ڕقلێبونەوە کاری من نیە وەستایەتی من بۆ ئەم شتانە نیە. بمبەخشە. دە باشە. لە ناڵکردنی کەر بەردەوام بە. ئەم دڵەت بە تەواوی بەر چەکوش نەداوە شیار، بە تەواوی لێت نەداوە. ئەم دڵە دەبێت تونتر بەر چەکوشی بدەیت، تونتر، تونتر، تونتر. شێتی تۆ کچەکەم بۆ تۆ بەجێ ناهێڵم دەمت داخەوە فرەت وەرە تۆ بۆات کرد ڕەشیت شەرم لەمە ئەکەم کە تۆ لە خوێنی منیت منیش هەمان هەستم هەیە ناکرێ واز زیندانیان بکەیت خەڵک کۆیلەی تۆ نییە کاکە دەمەدەخ بزانە ڕەشی گەر لەو جۆرە کارانە بەردەوام بیت بەدەستی خۆم دەتکوژم تێگەیشتی؟ خەلیل تەلەفۆنی کرد وتی لەوانەیە تۆزێ دوا بکەوێ دەنگی باش نەبوو پەشۆکاو بوو ئەوڕۆ هەم ماڵەکە هەندێک کێشەی هەبوو هیچ کۆتای نایە زەهرا هیچ تاوە نابێ چۆن دەتوان ناوە بژین تێ ناگەم بەڕاستی ئێرە دۆزەخەکی بچووکە نور حیات خان خێرە چی بووە خۆی چی خراپ نییە لەگەڵ قدرەت شەڕمان کرد فیلیزم هەوڵم دا فیلیز ببەمە ئەستەمبوڵ بەڵام گرتمانی. دەتوانم چەند ڕۆژێک لێرە بمێنمەوە؟ هیچ شوێنێکم نییە. هین، بێگومان، فەرموو. ئەو ئاغای هەموو ئەو گوندانە بوو، بەڵام دەستبەرداری ئاغایەتی بوو، بەشداری جەنگی کردووە. مەدالیای شەڕەفی وەرگرتووە و گەڕاوەتەوە ئەها ئەوە ئەوە وێنەی باپیرە گەورەمە تاهیر ئاغا. بە زەهرۆ بانگیان ئەکرد. لە یادمە ئەو کاتەی بچووک بووم لە هەمان کاتدا خوالێخۆشبوو جەنگاوەرێکی بەهێز بوو ڕۆژین لەوە دەچێ چاوەکانی دەقاودەق هی باپیرە گەورەمە هەر ئاوای پێ وتووم ڕۆژێک تۆ جێگای من ئەگریتەوە. گوتت ناوی چیە؟ ناوی ڕۆژینە. ئەمانە کچەکەت ببینن حەماغا. فەرهاد ئاغا باش ئەناسم. پارە گرنگ نییە بەڵام ئەو ئاغایەکی بەدەسەڵاتە داواکاریەکانی ئێمە هەندە قورسە هەنێک زەوی و کێلگە و سەرمەڕ و خۆ دەزانی. ئاغەکەمان دەسەڵاتی هەموو شتێکی هەیە بێخەم بە با جارێ کچەکە ببینین. مەمۆ بڕۆ خوشکت بانکە. دادە بانگت دەکەن باوکم بانگت دەکات. کێ نەوانە مەمۆ باوکم چ کارێکی بە منە. باوکم سەر بە هەوێ ئەت دات دادە. سەر بە هەوێ چی بێ ئەقڵ. کەس ناتوانێ سەر بەوێ بمدا. باوکم تۆی پێ داون دادە. بە کێ؟ بە ئاکسۆلۆ فەرهاد ئاغا جوێن بم دادە. ئەو خێزاندارە بێریڤان کە ژنێکی وە جوانی هەبێ سەر بەهەوێ بۆ چییە؟ نازانم دی چاوەڕێ دەکەم. خەمی پارەت نەبێ چەند دۆنمێک زەوێی وەردەگری؟ ئۆ بەلای کەم پەنجا سەرمەڕ وەردەگری. ئێمە لەگەڵ حافیزە خان قسە دەکەین. گرینگ نییە. گرینگ ئەوەیە کچەکەمان بەدڵ بێ. باوە! باوە! ئا هاوڕێیان لەوا چێ ڕۆن ئارەوەڵا ینی نەمانتوانی سپاست بکەین نەمانویست ناڕەحەت بکەین ئەزیەتی چی ڕۆڵە ئێوە میوانی ئێمان سپاسە دەکەین وانە بێرڤان بێگومان زۆر سپاس دەکەین بۆ هەموو شتێک بەڵام من خەبەرم داوە خەبەر بە کێیەوە؟ خەبەرم داوە بە خانەوادەکەتان یان بە شانتانا. خاڵە! خەلیل؟ ئاه شکور بۆ خوا. براژن. گابرێل بەڕێز ژیانت ڕزگار کردین منەتباری تۆین دەی خوا حافیز هەموو کاتێک ئەتوانی پەیوەندیم پێوە بەخێر بچن ئاگاداری خۆتان من سپاس. ئەتەوێت بڵێت خەریک بوو بمرین پورێ یانی هەم من و هەم بێریڤان ئەگەر تۆ بمری هەموو بنەماڵەکەمان دەمرێت بۆ لەبەر من کاتی قەشمەری کردن نییە یانی چی وازانی هەموو عشرەت بە مردنی ئاغاکەیان خەمبارە بن بە مردنی من بە تایبەتیش ئەگەر بێریڤان بمرێ باوەڕ ناکەم کەس خەمبار بێ عشیرەتی بێسەر وە بزانە کە مردووە تۆ ئەو شتانە بە یاری منداڵان دەزانی فەرهاد دیسان پورێ دەزام کەیفت بەم قسانە نایە ئەم بابەتە مەکەرەوە من ئامێری مناڵ دروست کردن نیم. بێدەنگ بە. تۆ عەشیرەتەکەمان پێویستی بە منداڵێکی کوڕ هەیە. تۆش چی دەکەی بیکە، ئەوەی پێویست بێ ئێمە دەیکەین. بەسە پوورێ، قسەی ناخۆشم پێ مەکە. لاسۆ لەمە دووە دەبێ وریاتر بین کاکە سینە وەڵام بۆ تێگەیشتن تێگەم بەڵام ئەگەر کەمێک باسی و کڕیارە تازانم بۆ بکەی باشتر تێگەم ڕەشی دیبرا ڕاستەخۆ لەگەڵ کڕیارەکە مامەڵە دەکەین بەڵام ئەمانە پیاوی مەترسیدارن. ئێمە مەترسیدارترینیانین ڕەشیدی برا. دەزانم کاکە سینان بەهەڵە تێمەگە ئەوانە ببینیت دەڵێی ئەوانە هیچ دەسەڵاتیان نییە بەڵام هەزاران زۆر مەترسیداری هەیە دەی نۆش نۆش سڵاوی خواتان لێبێ علیکم سلام ئەو برادرە دەناسیت کاری زۆر مەترسیدارەکەن ئەوە چی دەڵێی تۆ کورە؟ ئاگاداری کارە سەرەڕۆکانتان بن، ئێوە وەک سەگ سەر بە هەموو شوێنەکە ئەکەن. قسەی جوان بکە کورە، قسەی جوان بکەوە چی ئەڵێیت؟ ئەمانەتە بەهادارەکانە دزن و تاڵانیەکەن پاشان بێشەرمانەی فرۆشنەوە ئەوە چۆن دەزانیت تۆچی کورە پێم وانە بتێ بزانیت سینان ئاغا ناوی من چۆن نەزانیت ئەوە بە قسەی قدرەت هاتووی بۆ ئێرە ها ئەو یەکەم و دوای ناگا دەرکردنەوەتانە ڕێگا نادرێت سەگی هاری وەگی ئەوە بە هەوەسی خۆی هەموو شوێنێک پیس بکات ڕێگەتان پێنادەم ئەم کارانە بکەن دیارە کوشتنت هاتووە کورە سنووری خۆتان بزانن ئەگینا لەو دارەمەی تیژدا ناحەسێنەوە کورە بزانە هەرە بێ بە دوایەمەیە ئەگەڕێی ئەمە چی بوو؟ نازانم بەڵام شتی زۆر سیر بە خراڵما دێت ها وەک چی دە پێم بڵێ ئەرێ وتم نازانم ئەگەر ئەتەوێ ئەتوانم ئەم شوێنە داخراوانە خۆش بکەم. باسی چیتان کرد لەگەڵ پورە حافیز؟ هیچ هەشتی دووبارە. ڕاستە شتە دووبارەکان. ئەرێ بەریڤان نەمانتوانی ڕاکەین قەدە ڕێگەی لێگرتین قەدەری من تۆی بێریڤان هیچ قەدەرێکی ترم نییە. چیتە زۆر بێزار دیاری بە درێژای شەو بێدەنگ بووی هیچ نییە گوێ مێرە حەز ناکەم ئەم جارە لێرە بەجێت بێڵم منی شەرمە ئێدە مادە مەڕۆ گولیار هەندێک بەرپسیارەتیم لەسرە بەرپسیارەتی چی تێ بەرامبەریان لەوێ منداڵێکی لاواز و هەستیار هەیە بەرپسیارەتێکی ئەو بە منە تێگەم داوای لێ بەر نەکەم پێویست بە داوای لێبوردن ناکە تەنا تێ بگە بەسە من تەنها ئاسنگەرم قین نەفرەت و ڕق لێبنەوە کاری من نییە وەستایەتی من بۆ ئەم شتانە نییە من بەخشە هەڵبەتە یەکێ کێ وەستای ئەم کارە بێ وەرە گۆشاوەرە بنچینەی تۆ ئێرەیە داواکاریەکانت جێبەجێ دەکەم. یەواش خەڵک بەخەبەر دێنی لەکوێ بووی ترسایت؟ بەڵێ ترسام برسیم بوو چون شتێک بێنم و بیخۆم منیش برسیمە بۆ خەبەر نەکردمەوە ئەمە ڕاستە؟ چی ڕاستە؟ کە بۆ خواردن ڕۆیشتیت یان چیتە شوێنێکی تر قابلە بۆ کوێچم گیانەکەم ماڵی قدرەت چزانم من بۆ شەوە دیسان سەرت گەرم بوو چیتە ئەوێ چیتە ئەوێ؟ کێ؟ من؟ قابلە من شێتم بێریڤان؟ بێتەوە دیارە چیت؟ هەستن هەستن لە خەو بەسەر حەساریان دادا هەستن! پاسەوانان لە کوێن هەستن گوێتان لێمە ئێوە بگرە پاسەوان بە سەر حەسانیان دادا پیاوە تۆتە ئێرە ئێوەش نایبینن هەموو تا دەرەکەم کورە ئەحسان کورە ئەحسان ئەمە چ پاسەوانیەتێکە شێتەمەکەن ئێوە خاڵە لەلاوە هەموو پاسەوانە هاتە ژوورەوە لە مۆنیتەرەکە بینیم خاڵە خنجەرەکەی ئێمەشی لەدەست بوو بۆ قسە ناکەن بۆ قسە ناکە شێتم مەکەن مەسلەی پۆلیسەکان چی بەسەرات؟ یەکەم لێ کۆڵینەوە تەوا لە کۆمان کردەوە پارەماندا بە ژنەکان یەکجوێک لەوان ڕۆیشت و حەساریان بەجێهێشت ئەم کارە تەوا بوو یانی کێشەمان نابێ ئەی باشە لەسەر ئەمە ئێمە لە قودرەت خۆش ببین ئەمە چ قسەیەکە خاڵە بێگومان وازی لێ نایەنین محو هەموو پیاوەکانە ناسێتەوە یەک یەک وەک هەرمێ کۆیانەکەینەوە ئەرێ خەلی بیرۆکەیەکم هەیە ئەگەر ماوەیەک خۆ من بکەم بەڕای تۆ چۆنە وا حساب کە مردوم یعنی من نەماوم من نەمام تاو ئەتێ وڵی چی خاڵە لەم فرسەتە باشترمان دەست ناکەوێت ژیرانە بیر بکەرەوە خەلیل ڕاستە ئەزانی قەت بیرم لەمە نەکردبووە شتێکی باشە ئەمە با دواتر دانیشین و پلاندانین ئێستا بڕۆ پیاوەکان ڕێک بخە هەمووان ئاگاداری زمانیان بن باش باش دەی خەلیل لەمە دو تۆ وەڵامی تەلەفۆنەکان بەرەوە ئەگەر ڕەشی تەلەفۆنی کرد بە قسەی نەرم ڕایگرە باش باش ئەی مەسلەی هەوێنانەکە چی بەسەر هاات نازانم باوەڕکە نازانم خۆتەزانی پورە حافیزە خەریکی ئەم کارانەیە. تۆش هەر لە مەراقا بوویت بۆیە ئەم پرسیارەم لێ کردیت خەلیل با بڵێین گوڵیار بوو بە هاوسەرت ئەتەوێت بۆ نمونە ژنێکی تر بەسەر گوڵیارا بهێنی پێم بڵێ دەی من ئاغا نیم باشە بڕۆ گێل وێل هیچ دەنگیان نیە ئاکسۆیلوەکان ئەم نادداریە شێتم ئەکات پرسیار بکەم بزان چی ڕوو ئەدات ئەمەوێ ئاگاداری هەموو شتێک بم خاڵە ئینجا پاسەوانەکانی حەساریش با چاوکراوەتر بن تۆخە من نەبێ هەموو کارەکان من دەیکەم مەسلەی ڕەشیدی زۆر ناڕەحەتی کردم ڕەشید ڕەشید ڕەشید تۆ هیچ قسەیەکی تر نازانی خاڵە ڕەشید بۆ من بەزێ بێڵە من چارەسەر یەکەم بەڵام تەواو خاڵە تەواو تەواو ئەم کامێرایانەش لێکەنەوە شێتم ئەکەن ئەو شتانەش پێیان بڵێ لێکەنەوە خاڵە بم بەخشە خاڵە. تۆ لێرە بوەستە. گوێ بگرە سەرکار ئەمانە بۆ کەس باز مەکە جارێ دەبێ بیشارینەوە باسی کچەکەم بۆ بکە. ئەوەی ئەمانەوێت دۆزیمانەوە بەڵام باوکی دەوێت تۆ ببینێ ئەتەوێ من چمە ماڵیان؟ والله خانم من کابرام نەهێناتۆ ئێرە هەڵم کرد ناتەواو بەیانی دەڕۆین دە ئێستا بڕۆ. سەرکار؟ لە کوێ دێیەوە؟ هیچ خانم لە هیچ شوێنێک نەیەمەوە لە هیچ شوێنێکەوە نایتەوە من دەزانم لە کوێ دیتەوە بڕۆ دەیت خۆت بەچی ئەزانی بێریڤان ئاغاکەی خۆیان ناتوانێت ڕایان بگرێت تۆ ڕایان ئەگریت تۆ کچی موسا ئاشەوانیت هەوێنیشیت بەسەر دێت هەموو شتێکت بەسەر دێت وا ئەکەن جیامان ئەکەنەوە و کێشەمانە خەنە نیوان بەکر. بەخێر بێیتەوە ئاغام سوپاس دەکەم چ هەواڵێکە بۆ مێناوە؟ هیچ ئاغام هەواڵی چی؟ بزانە سەرکار وا مەزانە من گێلم لەکوێ بوویت؟ من تاوانم نییە خانم ئاغا منی نارد. بۆ کوێ؟ کچ بدۆزمەوە. ئێ؟ کچێکم دۆزیەوە. بەیانی دەڕۆین دەیهێنین. باشە بڕۆ. وەرە لەگەڵم بۆ وا دانیشتون هەڵسندەی تەمبەڵ و تەوە زەل دادەنیشن لە مناڵبوون زیاتر کارێکی تر نازانن دەخۆن و دەخۆنەوە و دادەنیشن بۆ چۆ لە جیخانم گوندی کەڕە زۆر ئەم شوێنە نەفرەتی لێکراوە دەی بڕۆ با بڕۆین تۆ خەمی پارەت نەبێ حەمۆ بەڵێ ئاوا ئاگاداری دەبین و ڕێزی لێ دەگرین کە دووجیانیش بوو خەڵاتان دەکەم جارێ گەر کوڕێکی هەبێت هەرچی داوا دەکەی داوا بکە بە قورسایی منداڵەکە زێڕت پێ ئەدەم تەنها کچەکەت شایستێ فەرهاد ئاغا بێ خوارە تا ڕازی بێ خوارە تا ڕازی بێ فەرم و فەرم و فەرم و فەرم و دانیشن ئێ کچەکە بانکە با ببینم بڕۆکرە ئەو خوشەکەت بانکە بۆ سەرچێ ڕۆیشتۆ بابە جۆمە دەنێ ئێستا دێتەوە ئێستا دێت ڕۆژین ڕۆژین ڕۆژین باوکم بانگ مەکا باران ئەبێ بڕۆمەوە بەیانی دێیت نازانم ئەگەر بتوانم ڕاکەم و دێم لەوانەشە بڕۆم حەسارکەیەوان چاوەڕەتەکەم تا دیتەوە ئەگەر نەهاتم گەر نەیت کەواتە مردویت ئەو کاتە منیش دەمرم نەخێر نا تۆ نامریت تۆ چاوەڕێ مەکەیت نابمەژنی ئەو ئاغا و ماغا نازانم ڕۆژین دەکەواتە ئێستا باڕا بکەین نابێ ناتوانین ڕاکەی نەگینا ئەم کوژن تۆشە کوژن ڕاست لەگەڵم وەرە. فەرموو ئاغاکان بامیۆ بخۆین فەرموو فەرمونون.